وە شەومان نەگێڕاوە بە کاڵاو داپۆشەر. وە ڕۆژمان نەگێڕاوە بە کاتی ژیان و هەڵسووڕان و پەیداکردنی ژیوار. وە بەنەینا فەوقەکم سەبعا شیدادا. وە حەوت ئاسمانی بەهێزمان دروست نەکردووە لەسەرتانەوە. بێگومان ئێمە ئێوەمان ئاگادار کرد لە سزایەکی نزیک، لە ڕۆژێکی وادا کە مرۆڤ دەبینێ پاداشتی ئەو کردەوانەی کە پێشەکی بە دەستی خۆی ناردوونی، وە بێ بڕوا لەو ڕۆژەدا دەڵێ کاش کایگڵ بوومایە نەک مرۆڤ.